کاسێتی هەشتەم دیوی یەکەم. ڕۆژەی من ئەو قەڵایەم تیا بینی ترسێکی گەورەم لێ نیشت ئەو زیندانە تەواو لەگەڵ تێگەیشتن و سەیرکردن و ئەزمونی مندا لەگەڵ زینداندا جیاواز بوو خەیاڵێکی بەد بەردەوام بەرەو ئەوە پاڵی پێوە دەنام زیندانی خۆم بە زیندانی ئەو بەراورد بکەم بەرترین زیندان ئەوە نیە زیندەوانەکانت دڕندە بن ئەوەیە زەوی و ئاسمانت لێوە دیار نەبێ زیندان سا ساتەوەختێکی ئازار نیە بەڵکو مەودایەکی دوور و درێژە بۆ بیرکردنەوە و خەیاڵ و بۆ تێڕامان لە پەیوەندی نێوان مرۆڤ و دیوار مرۆڤ و سروشت مرۆڤ و گەردوون گەر بەردەوام شتێک لەم گەردوونە مەزنە نەبینیت پارچەیەک لەم جیانە بێ مەودا و بەرینەدا نەبینی شتێک ناتوروژێنێ دۆزەخ ئەوەیە شتێک خەیاڵی برینەکانت واتە شتێک وات لێ نەکبیل لە شتە مەزن و گەورەکان بکەیتەوە وات لێت نەکە لە ڕێگای تەماشاکردنی مەزەنی جیهانەوە لەو جوخزە بچکۆلەی خۆت دەرچیت و بڕوانیت و بە شێوەیەشی دیکەبیل لە پەیوەندی خۆت و گردون بکەیتەوە زیندانی ڕاستەقینە تەنهاوە نییە مرۆڤ لە مرۆڤەکانی تر جیا دەکاتەوە بەڵکوۆیە مرۆڤ لە هەموو کانگاکانی ژیان لە بوون بەمانە گەورەکەی جیا دەکاتەوە کەسی دیل کەسێکە لەو درزە بچوکانەوە کە هەیبەتێک دەتوانێت شەهوەت و ئارەزوی خۆی بۆ ژیان تیژ بکاتەوە بەڵام کاتێ دیوارەکانت کون بڕ کرد کاتێک خستە زوڵمەتەوە ئیدی لەوە دەردەچێ لە زینداندا بێ بەڵکو دەکەوێتە دۆزەخەوە سریاس لەو قەڵا تاریکەدا دەژیا. ئێمە ڕێگایەکی درێژمان بڕی تا بیدۆزینەوە، شەوێ من و کرامی کێ و بە جێبەکەوە لەو گوندە هاتینە دەرەوە و ئەو گەشتە بچکۆلانەی خۆماندان دەست پێ کرد، گەشتی دۆزینەوەی سەریاسی دووەم. یەکەم جار. ئەو پیاوەمان بینی ئەو مەیمونە بچکۆلانەی ژیانی گێژەنگێکی گەورە بوو فەرمانبەرێکی ئاسایش بوو دوو جار قەرزارباری ئیکرامی کێو بوو لە سەردەمی شەڕ خوێناوەکانی شۆڕشدا جارێک ژیانی ڕزگار کردبوو جارێکی دیش کاتێک ژنەکەی لەگەڵ کوڕێکدا هەڵدێت و دواتر پەشیمان دەبێتەوە ئیکرام یەکیان دەخاتەوە و ژنەکەی بۆ دەگەڕێنێتەوە بەرماڵ ئەو لەگەڵمان دەهات و لە دوورەوە قەڵای نیشانداین بە درێژایی ڕێگا قسەی دەکرد و دەیگوت، کاک ئیکرام، چاوی من، من دوو جار قەرزارباری تۆم، جارێک لە کاتی شۆڕشدا کە لە مردن ڕزگارت کردم، جارێکیش کە کەوتینە نێوان من و سکاڵای شەیتانەوە، من هەتا هەتایە قەرزارباری تۆم، من ناتوانم بە تۆ بڵێم نا، بە باری تەعەلا بڵێم نا، بە تۆ ناڵێم، چونکە تۆ لە هەموو مەلایکەتەکانی خوا بۆ من بەکەڵک تر بووی دوو جار کۆمەکت کردووم گاڵتە نییە یەکێک دوو جار یەکێک ڕزگار بکات بەڵام ئەوەی تۆ دەتەوێت ئەستەمە لە دەسەڵاتی مندا نییە لە دەسەڵات و هێزی کەسیشدا نییە تۆ لە ئاساییش ئیشت کردووە سەرۆک خۆی سەرپەرشتی هەموو شتێک دەکا حزب خۆی دەستی لە هەموو شتەکاندا هەیە من فەرمانبەرێکی بچووکم سەبارەت بەو هاوڕێتیە هەر ئەوەندەم پێدەکرێ ئەویش سنوورێک هەیە ناتوانێ بیبڕێت ئەو زیندانە پڕە لە نەنهێ لە نەهێنی هەندێ شتی تێدایە کە جگە لە حیزب کەسی تر نابێ بیزانێت ڕاستە منە و کوڕە دەناسم برادەرمە کوڕەکەی خۆیم بۆ سەردەبڕێ بەڵام ئەویش لە شوێنێکدا دەوەسێ چونکە و زیندانە بەحرێکە لە نەهێنی هیچ کەسێکی وەک من و تۆ لە خۆمانەوە ناتوانین چینە ژوورێ چوونە ژوورەوە نییە ئەوە لە خەیاڵی خۆتان دەرکەن بتوانن بچنە ژوورەوە ئەوە تەنها دەتوانێ کاسێتەکانتان بەرێتە ژوورێ و بیتاتە دەست سەریاس و دواتر کاسێتەکانی ئەوتان بۆ بهێنێت کوڕەکە لە ئینفرادیدایە بە تەنها لە ژوورێکدایە چیت دەوێ بۆی تۆمار بکە و ئەویش چیت دەوێ بۆ تۆمار دەکا تەواو ئیتر تۆ چیت دەوێ دڵنیا بە من پەیمانی باشترین جۆری هەنگوینم پێداوە ئەو هەنگوینی باشی لێ ببڕێ دەمرێت ڕاستە برادەرمە زۆر برادەرمە پێی بڵێم بمرە دەمرێت بەڵام هەنگوینەکەش نەبێ کە من لە کیسەی خۆم و بە پارەی خۆم کڕیومە ناهێڵێت ئەو تەسجیلە ببینە ژوورێ لە ئێستا داوەی لە خەیاڵی خۆت دەرکە ئەو کوڕە ببینیت شتی وا نابێت ناوی تەیفور پاشا بوو، کلێتەیەکی لە چەشنی کلێتەکانی ئەتاتورک لەسەردا بوو، دەستی پڕ بوو لە ئەنگوستی زێڕ، لە کاتی شۆڕشدا بەرپرسی زیندانەکانی یەکێک لە حیزبەکان بوو، دواتر بووبوو بە ئاسایش، بەڵام بەهۆی ڕاکردن و هاتنەوەی بەردەوامی ژنەکەیەوە، بەهۆی ناو و ناوبانگی خراپی خێزانەکەیەوە، لە ئاسایش دووریان خستبەوە کە قسەی دەکرد بەردەوام دەگەڕایەوە سەر چیرۆکی سکاڵای شەیتان من ئارەزوویەکم نەبوو گوێی لێ بگرم لەو کاتەوەی کە لە زیندان هاتوومەتە دەر هەستم کرد توانای پەیوەندی و گوێگرتنم تا دێ کەمتر و کەمتر دەبێتەوە ئەو بەردەوام دەیگوت ئێمە ناتوانین سریاس ببینین ئەوە هێندەی تر ناڕەحەتی دەکردم دواجار لە ژێر فشارێکی سەختی ئیکرامدا ڕازی بوو بە پاسەوانەکانمان بناسێنێ کە دەیتوانی بمانبا بۆ لای سریاز ئەویش گەنجێک بوو سربردەیەکی سەیری هەبوو ناوی ئیدریسی هەنگوین بوو پێشتر هەموو ژیانی لە دۆزینەوەی هەنگدا بەسەر بردبوو بە گەنجی خاوەنی توانایەکی ئەفسونایی ببوو لە دۆزینەوەی دارهەنگەکاندا بە شادیەکی بێسنوورەوە کێواو کێو دوای مۆسیقای باڵیان کەوتبوو فڕین لەگەڵیاندا تێکەڵاویان ببوو، لالەزار و لالەزار بە لالەزار بەدوایاندا ڕۆشتبوو، چیا بەدوای چیادا سەرکەوتبوو، هەست و بۆنێکی بەهێز و سەلیقەی نائاسایی لە دۆزینەوەی باشترین جۆری هەنگویندا هەبوو. بەڵام ڕۆژێ لەناکاو هەموو تواناکانی خۆی لەدەستدا، ڕۆژێ چیتر ناتوانێ هەنگ بدۆزێتەوە، ناتوانێ لەگەڵیاندا بفڕێت و دەست لە شارەکانیان بدا، تا کەشتیێ، تیانامرێت، حەزێکی نائاسایی و ئەفسوناوییە لە هەنگوین، ئیدێ و سەلیقە کۆنەی لە دۆزینەوەی هەنگدا، وەک پاشخانێکی بەکەڵک بۆ دۆزینەوەی گوناهبار و گومان لێکراوەکان، ئیدی ئەو سەلیقە کۆنەی لە دۆزینەوەی هەنگدا وەک پاشخانێکی بەکەڵک بۆ دۆزینەوەی گوناهبار و گومانلێکراوان بۆ حساب دەکەن و لە ئاسایش وەریدەگرن، پاش ماوەیەک لەوەش لەولا لە قەڵا ترسناکەکەدا دەبێتە پاسەوان. شەوێکی تاریک لە مەیدانێکی پاسدا بینیمان خۆی و جێگای هەڵبژاردبوو، دەیگوت کەس گومانی لەم شوێنە نییە، گەنجێک بوو دەیویست وازە و زیندانە بهێنێت و بڕوات بۆ دەرەوەی وڵات، من لە تاریکیدا بە ڕۆشنی ڕوخساریم نەبینی، دەنگی شتێک لە دەنگی باڵی هەنگەکانی تێدابوو کە قسەی دەکرد، وەک ئەوە بوو پۆلێ هەنگ بە ئاسماندا بفڕن، ئەو گوتی من دەچم بۆ خاریج، ناتوانم زۆر شت بکەم، بگیرێم و. بیدۆزنەوە هەموو شتێکم دەفەوتێ بەڵام وەک گوتوومە لەسەر قسەی خۆم تەسجیلێکی بۆ دەبەمە ژوورێ شتەکانی ئێوە ببیسێت و چیشی هەیە لەسەر هەمان کاسێت تۆماری بکاتەوە مەڵێن ئیدریسی هەنگین پیاوێکی خراپە پێشتر ئەوەم بە کەس نەکردووە بەڵام بزانن حەق دەستی خۆشم وەردەگرم من دەمیست سریاس ببینم دەمیست باوشی پێدا بکەم بەڵام ئەو دەیگوت بەڕێز دەستت بێنە ماچی بکەم لە قسە تێدەگەی دیان نا ئەوە ناکرێت من سریاسی سبح دەم دەناسم خۆم نانی بۆ دەبەم بەڵام ئەوەی تۆ داوای دەکەیت لە دەست مندا نییە تا دەگاتە ژوورێ چوار چار پشکنین هەیە یەکێک شتێکی وا بکات لەوێ تیربارانی دەکەن منیش دام ناوە شش مانگی تر بچم بۆ خاریج حەز دەکەی ئەدامم بکەن من یەک ڕێگام بۆ داناویت و تەواو نرخەکەشم پێ گوتیت ئیتر کەیفی خۆتە نەچوومایە بۆ خاریج ئەسحابە دەرزیەکی پێ نەدەبردمە ژوورێ خۆت بڕیار بدە من دوا قسەی خۆمم کردووە بەڵام پێش هەموو شتێ من بۆ ئەو مەقدارەشم لە هەنگین دەوێت بێ ئەوەی هیچ ناکەم حاڵی بوون یان نا ئیدریسی هەنگین تاکە هیوامان بوو ئیکرامی کێ و کەمێک دەستەپاچە و غەمگین دەاتە پێش چاو، هەستی دەکرد ناتوانێ وەک پێویست یارمەتیم بدات، بەردەوام لەبەرەوە پارەی بۆ ئەو هەنگە گەورەیە زیاد دەکرد، ئەویش تا دەهات وەک پۆلێ هەنگی توڕە فنگفنگی دەکرد، پێدەچوو سریاس دیلێ بێ، لە جۆرێکی تایبەت نرخێکی گەورەی لەسەر بێ، لە ڕیزی ئەو زیندانیانەدا بێ کە بۆ کاتی پێویست هەڵیان دەگرن. ئیدریسی هەنگین لە ناو پاشماوەی گریسی پاسەکان و بۆ دووکەڵی بەجێماوی لانکرۆزەرە کۆنەکاندا قسەی دەکرد، هاوار و چاوەڕوانی هێندە شۆفێر کە بۆ دوامین نەفەرەکانی شەو وەستابن، خەمێکی قووڵ بەو مەیدانە بەخشیبوو. چەند گڵۆپێکی کز و زەردیش هەموو جوانی شەویان شێواندبوو. ئیدریس دەیگوت. کوڕەکەی ئێوە لەو دیلانەیە کە دەمێنێتەوە ساڵێک، دە ساڵ، پەنجا ساڵ نازانم، لەوانەیە ئەم شەو شتێک بقەومێت و بەریان بدەن، لەوانەیە هەر ئەم شەو شتێک بقەومێت و لەگەڵ دیلەکانی تردا هەموان تیرەباران بکەن. بەقوربان ئەمە وڵاتەکەی من و تۆیە، شتێکی وا زوو زوو دەبێت، لە پڕێکدا ئەمرێک دێ کۆمەڵێ بەر دەبن و لە پڕێکیشدا ئەمرێک یێ لە دەرەوەی قەڵاکە پاک و تەمیز ڕیزێک، گۆڕێن بۆ هەڵدەکەن و دەیانکوژن ئەوەیان بە من سا من ناکرێ سبەی کە دەنگی نەما گوناهی من نییە من حەرەسم چاکەم بۆیان هەیە خراپەم بۆیان نییە بەڵام هەموو سامانی دنیام بیتێ لە بری دههزار ملیۆنێکم بیتێ ئەوەی ئێوە دەتانەوێ نابێت ئەگەر ببوایە بە سەرچاو بە خۆڕایی بۆم دەکردن مەسەلەکە پارە نییە ئەو شەوە کە گەڕاینەوە ئیکرامی شێ و بێدەنگ بوو کە هەستی بە شکست بکردایە بۆ ماوەیەکی درێژ قسەی نەدەکرد من دەمزانی بەردەوام بیر دەکاتەوە چونکە کە بیری دەکردەوە نیگا و تەعبیرەکانی سیمای لە پنتێکدا دەوەسان و گۆڕانیان بەسەردا نەدەهات دەکەوتنە سەر عەرەق و بێدەنگیەکی تایبەت داگیری دەکرد دواشە لەگەڵ هەموو نائومێدەکاندا بە درێژایی ڕێگە دڵخۆشی دەدایەوە ئەو بێدەنگ سەیری دەکردم و بەهێمنەیە لە ئارامی زۆران بازێ دەچوو دوای شکست جێبەکەی لێ دەخڕی و دەیگوت بێدەنگ بە مزەفەری سبح دەم دەمەوێ بێدەنگ بیت من لە شەوی دواترەوە دەستم کرد بە تۆمارکردنی یەکەمین کاسێتی خۆم، دەبوایە لە هەموو ڕستە وشەیەکدا وریابم، هیچم لەسەر سریاسی دووەم نەدەزانی. من ئێستاش زۆربەی ئەو ڕستانەم لە یادە کە کاسیەتی یەکەمم دەست پێکرد، شتێک بوو لەم جۆرە. من مزەفەری سبەح دەم پیاوێک لە سەحراوە هاتووم دەشێ باوکت بم و دەشێ باوکت نەبم تۆ چۆن سەیرم دەکەی گرنگ نییە بەڵام من من و تۆ وەک فەرزندەی خۆم تەماشا دەکەم من وەک تەمەنی بیست و دوو ساڵ بووم کە گیرام و بەجێم هێشتی ئێستا دوای بیست و یەک ساڵ لە دەریا لم دێمە دێرێ و بۆت دەگەڕێم هەموو دنیات بەدواتادا تەی کردووە هەموو دنیا بەڵام تۆ وەک خەیاڵێک وای کە کەس نازانێ هەیت یانیت ماویت یان نا ئارەزوت لە شیانەیان پیر بوویت دەتەوێت من ببینیت یاخود ناتەوێ بەڵێ سەریاسی من سەریاسی سبحدەم من دوای و هەموو ساڵە لە مردنەوە دەگەڕێمەوە و تۆ لەو قەڵا تاریکەدا دەدۆسمەوە کە کەس ناتوانێ بێتە شوورێ بەو جۆرە بوو لەسەر کاسێتێکی نوێ من چیرۆکی خۆم بۆ سەریاسی دووەم گێڕایەوە لە تۆمارێکی تازەوە کە ئیکرامی کێ و بۆ ئەو مەبەستە بە تایبەت کڕی بووی لەو ڕۆژەوە ئیدی گیانی من گۆڕا لەو ڕۆژەوە ئیتر من و سەریاز لە ڕێگای و کاسێتانەوە باسی ژیان و دنیامان بۆ یەک دەکرد باوک و کوڕێک هەرکیز یەکتری نابین و هەتا هەتایە بە کاسێت لەگەڵ یەکدا قسە دەکەن لە سپەی شەوە من بێدەنگ دەبم و هەندێ بەش لە کاسێتەکانی سەریاس گوێ لێ دەگرن ئەوەتا من هەموو کاسێتانە شار بە شار و دەریا بە دەریا دەژێڕم ئەوە شاهیدی ئەوەیە کە دەنگی من جگە لە تەواوکەری دەنگێوان هیچی تر نییە کاوان قسەیان دەکرد دەبێ من بێدەنگ بم بێدەنگ ئێستا درەنگە و با دووبارە سەیری دەریا بکەین هەستن هەموو پێکەوە سەیری دەریا بکەین و گۆرانی ئەوانە بڵێین کە لە ئاودا ون دەبن، هەستن ئەمشەو با گۆرانی ئەوانە بڵێین کە زەوی و دەریا ڕەحمیان پێ ناکات. بەشی شانزەهەم من ناوم سریاسی سبح دەمە نازانم ئەم کاسێتە دەگاتە دەست کێ و کێ گوێی لێ دەگرێت من ئەوم بەڵێ من سریاسی سبح دەمم تۆ پێم دەڵێیت سریاسی دووەم دەترسیت پێم ناخۆش بێ؟ نا، مەترسە. من لەوە ناترسم سەریاسی دووەم بم، تۆ هەر کەسێک هەیت. مارشاڵت وەک من نەناسیوە، پڕۆفیسۆری شەوە تاریکەکان. ئەو سەریاسی یەکەمە. من خۆم بە شایستەی ئەوە نازانم کەس بە سەریاسی یەکەم ناوم بهێنێت. ئێستاش کە بیری لێ دەکەمەوە دەمەوێ بگریم. من هەندێ جار بەوم دەگوت سەریا سیمەزن، لەو ماوەی کە لەو قەڵا لەو قەڵایەدا زیندانم، کاتی خۆم لەگەڵ یادگارەکانی ئەواندا دەبەمە سەر، من و سریاسی سوبحدەم و محەمەدی دڵشووشە و نەدیمی شازادە. نەدیمی شازادە هەموو شتێک دەزانێت، گوێم لێ بگرە. ئەگەر تۆ کەسی منیت دەبێ بڕۆیت و نەدیمی شازادە بدۆزیتەوە ئەو هەموو شتێکت پێ دەڵێ هەموو شتێک دەتەوێ لە کوێوە دەست پێ بکەم من وەک هەموو مناڵەکانی دنیا مناڵی خۆمم لە یاد نییە گەر لە یەکەم ساتەوە هەموو شتێکم لە یاد بایە ئێستا وەڵامی هەموو شتێکم دەزانی بەڵام من وەک هەموو مناڵەکانی دنیا هیچ لە مناڵی خۆم نازانم هەز دەکەم لەم تاریکیەدا شتەکانم زیاتر لەبیر دەچێتەوە هەندێ لەوانەش پێش من لێرن دەڵێن دواتر ناتوانین بچینەوە بە ڕووناشی دەڵێ نەگەر ڕووناشیمان لێبدا شوێر دەبین نازانم وایە یان نا بەڵام دەزانم تاریکی مرۆڤ لاواز دەکە من چەندین مانگە هەز بە لاوازیەکی زۆر دەکەم لەوانەیە ئەگەر تا چەند مانگێکی تر ئاشتی بەرقەرار نەبێ بمان کوشن من لە مردن ناترسم لەوە دەترسم لەو سادەدا کە دەمرم هەموو شتێکم بیر بچێتەوە بەڵام نا مزەفەری سەبحتەم تکایە لێم زویر مەبە من چۆن بە دەم ماگونجا بەو جۆرە بانگت دەکەم شتێک لە دەنگی تۆدایە سریاسی سبحدەم و محمدی دڵشوشەم بیر دەخاتەوە تۆ ئەوانت بەیاد هێنامەوە خۆشحاڵم کە چویتە سەر گۆڕەکەی سریاسی مەزن من مردنی ئەوان سەرگەردانی کردم مردنی ئەوان خیانەت بوو لە من من پێت دەڵێم نەدیمی شازادە هەموو شتێک دەزانێ هەموو شتێک ئەفسوس کە من و تۆ هەرگیز یەکتری نابینین حەز دەکەم باسیێوانت بۆ بکەم من شەرم لە خۆم دەکەم لەو ڕۆژەوەی ئەوان بەچیان هێشتم هەموو شتێک وەڕا ڕۆژانێکە لە بیرم ناچنەوە ئەو ڕۆژەی محەممەدی دڵشوشە مرد من دەگریام دەمگوت هەمووی تڕۆهاتە ژیان هەمووی تڕۆهاتە مارشاڵ دەستی دەستە سەرشانم و بە دڵنێواییەوە وەک خەوێکی قووڵی زۆری هەبێت، بەڵام نەدەگریا. بەیانی بوو کە هەواڵەکەیان بۆ هێناین، لە ژوورەکەی مندا پێکەوە بەرچاییمان دەکرد، کە شەریفی پەپوولە خۆی کرد بە ژووردا و گوتی، تەواو محەمەدی دڵشووشە مرد و ماڵە شووشەیەکەی بوو بە تۆز. من کتریەکەم بە دەستەوە بوو، کە وای گوت کتریەکەم لە دەست کەوتە خوار، بەڵام سریاس وەک خۆی بە زەردەخەنەوە سەیری شەریفی پەپوولەی کرد و گوتی، تۆ درۆزنیت باوەڕت پێ ناکەم تۆ درۆزنیت پیاوی دنیایت شەریف قاپ قورآانێکی زێڕی لە ملدا بوو دایکان و دەستی پێدادا و گوتی درۆ ناکەم محەممەدی دڵشوشە لە شەوێەوە مردووە پرۆفیسۆری شەوە تاریکەکان تا بە چاوی خۆم مەیتە دڵشوشەکەیم نەبینی باوەڕم نەکرد من وەک شێت دەگرێم پێشتر هیچ مەرجێک بەو جۆرە خەمی تێدا نەهەژاندوم من کە لە مناڵیەوە هەموو ئیشە پیسەکانی دنیام کردووە ساڵانێ چەتە و ساڵانێکی شەشەڕدا هەموو شتێکم خراپم کردبوو لە هەمان زیاتر بۆی دەگرێم ئەوان بە گاڵتەوە بە منیان دەگوت سریاسی چەپەڵ، پڕۆفیسۆری دڵە تاریکەکان، بەڵام ئەو ڕۆژە دڵنیا بووم شتێک لە ڕووناکی و بەزەیی لە منیشدا هەیە، تاکە پیاوکوژێک ناویانم لە ناویانا بووم، تاکە کەسێ بووم لە ناویاندا، دەستم چوو بۆ خوێنی کەسانی تر، ئەوانی تر هەموو پاک بوون، من تاکە خوێنڕێژی ناویان بووم، نا، مزەفەری سوبحدەم. ئەگەر تۆ کەسی منی مەم بینە و حسابی ئەوان بە حسابی من مەپێوە سیرت لێ نییە کە بەم جۆرە هەموو شتەکانە بۆ دەچێڕمەوە شتێک لە دەنگی تۆدایە وا دەکات ئەوانم بەیاددابێتەوە ئێمە هەر چوارمان پەیمانێکمان مۆر کرد کە درۆی لەگەڵ یەکتردا نەکەین من بە هەموو خراپەکانی خۆمەوە تا دوای مردنی دڵشوشە و زیربینیشن لە مارشال ئەو پەیمانم نشکان بەڵام دواتر دوای مردنیەوان من هیچ ڕێکەوتن و مەرجێکم لەگەڵ دنیادا نەما پەیمانێک لە ژێر درەختێکی دووردایە درەختێک جوانترین یادگاری ژیانمانە درەختی هاوڕێتی و تەنایی و پاشی تیمانە بۆ یەکتر درەختێکە پێمان دەگوت دواهەمین هەناری دنیا نەدیمی شازادە بەو درەختەی دەگوت هەناری بینین مارشاڵ پێی دەگوت هەناری نەکبەتەکانی سەرزەوی محەمەدی دڵ شوشە پێی دەگوت درەختی ئیلهام درەختی نزیکیمان لە ئاسمانەوە قەنەعەتی وا بوو هەندێ شوێن لە دنیادا هەن مرۆڤ باشتر و ئاسانتر دەتوانێت شتەکانی لێوە ببینێ لە ژێر دواهەمین هەناری دنیاش یەکێک بوو لەو شوێنانەی ئەوە درەختی ئومێدەکانی ئێمە بوو، خەونمان بەوە دەبینی ڕۆژێک بێ پێویستیمان بە کار نەبێت و لە تەنیشت ئەو دارەوە لەسەر سنووری ئاسمان و زەویدا ماڵێ دروست کەین، لەوێدا بە ئاسەودەیی تامی ژیان و هاوڕێیەتیمان بکەین، بمبوورە، ئەوەیان قسەی من نییە، ئەوە محەمەدی دڵشووشە بوو کە. پێی دەگوتم سنووری ئاسمان و زەوی، سنووری مرۆڤ و خودا، سنووری ژیان و خەیاڵ. موزەفەری سبەحدەم، نازانم بۆ ناتوانم بەبێ باسکردنی دواهەمین هەناری دنیا باسی خۆمانت بۆ بکەم، شوێنێکی ڕاستەقینە نەبوو کە دەچووینە ئەوێ، لە ژیانی ئاسایی خۆماندا دەبڕین یان خەیاڵمان دەکرد یان قسەمان لە پاشە ڕۆژ دەکرد یان دەمانویست لە نهێنەکانی خۆمان تێبگەین لە شێر دو هەمین هەناری دنیادا بڕیارماندا درۆ لەگەڵ یەکدیدا نەکەین من لەوێدا حرف بە حرف هەموو شتە ناشرینەکانی خۆم بۆ ژێڕانەوە و داوام لەو هەنارە کرد بمبورێ مزەفەری سبح دەم من لە تەمەنێکی زۆوە پیاو کوش بووم ئەگەر کات دە میز پاک ببمەوە و ببم بە یەشێک لەوان من دیومە من دیوە چەپەڵەکەی سەریاسم ئەو دیوەی سەریاسم کە نەی دەتانی لە جەنگەکاندا خۆی پاک ڕاگرێت ئەو بەیانە کە شەریفی پەپولە هاتە ژووری و گوتی محەممەدی دڵشوشە لە عشقدا مردووە من بێ هیچ دوو دڵیەک باوەڕم پێکرد دڵنیا بووم کەسانی وەک دڵشوشە تەنها لە عەشقدا دەمرن کە کتریەکەم لە دەست کەوتە خوارێ و وەک شێت کەوتمە گەڕان بە دوای کلیلی ژوورەکەدا بەسەر مارشالدا هاوارم کرد و دەمگوت هەمووی تڕۆهاتە تۆ ئینسان بەچی دەزانیت ئێمە بەچی دەزانیت محەممەدی دڵشوشە بەچی دەزانیت هەمومان بە سەخیفی دەمرین تۆش وا بە سەخیفی دەمریت تێدەگەیت تۆش وا بە سەخیفی دەمری بە دوای کلیلەکاندا دەگەڕام جلەکانم ئەمدی و ئەودی و دەکرد و دەمگوت دەتویست لە چیدا بمرێ لە شەڕدا لە غەزەدا لە پێناوی نیشتیمانێکدا لە پێناوی دایشی وەتەنێکدا کە وەتەن بازان وەک قەحبە سواریە بن ها دەدویست لە چیدا بمرێ هەر دەبێت لە عشقدا بمرێ کەسێکی وەک دڵ شوشە دەبێت لە شکۆفەی گەنجێتی و بە عشق بمرێ ئەجینا ژیان معنای نییە کە توڕە بووم پڕۆفیسۆری شەوە تاریکەکانمان بێدەنگ دەبوو من سریاسی چەپەڵ لە شێر دوامین هەناری دنیادا بەوانم گوت لە کاتی توڕەییدا خۆیانم لێ بپارێزن کە چوینە سەرمەیتەکەی هێشتا لە غوباری شوشەکانی مردنی خۆیدا نقم ببوو هەمانە و چلەی لەبەردا بوو کە من لە لەنگە بۆم کڕی بوو ئەو لەبەر خاتری ئێمە جلی کۆنی لەبەر دەکرد نەیدەویست نیشانی بدە ئەو شتێکی ترە ئێمە بە خۆمان دەگوت مناڵی مناڵانی لەنگە نەوەی چڵپاوی مەزادخانەکان حەزی دەکرد یەکێ بێ لە ئێمە ئەگەر چی ئێمە توانا و بەهرەی ئەوان ئەومان نەبوو بەڵام ئەو دنیای ئێمە بە دنیای خۆی دەزانی کە مرد من نەچووم بۆ پرسەکەی کە بەو جۆرە لە خوێنە وردە شوشەکانی مردنی خۆیم بینی وەک شێتم لێهات وەک پاساریەکی سوتا و هەڵدەپەڕیم وەک مناڵی یەکەمین جار بێ خوێن ببینێ خۆم لە قوڕیە و کوچەیەدا تلاندەوە سەریا سییەکەمم بینی وەک شێک ڕادەوەشا و دەیگوت، بۆ وا دەکەی بۆ؟ لە لەو ساتە سەختانەدا من هۆشم لە لای خۆم نەدەما. سەریاس وا نەبوو. لە بەر دەرگاکە کە منی بەو حاڵەوە بینی، خۆم لە چڵپاوی کوچەکە هەڵکێشاوە، بۆ یەکەمین جار زللەیەکی لێ دام. ئەوە یەکەمین جار بوو ئاوا بە بێدەنگی زللەی یەکێ قبووڵ بکەم. هەزاران کەس لە دەوری مەیتەکە کۆبوونەوە و تەماشایان دەکردین، هەموو چاوەڕێەوە بوون شەڕ بکەین، بەڵام من بێ مەعنا دەگریام. سەریاس لەو کاتانەدا بێهێزتر بوو، وەک یەکێک هەڵسو کەوتی دەکرد کارەساتەکان نایچەمێنێتەوە، من دەمزانی کاتێک دەیخەنە گۆڕەوە ناتوانم بیبینم، لەگەڵ ئەوەشدا وەک ماخۆلانم بێت دوور بە دوور دوای جەنازەکەی کەوتم. لێتانی ناشارمەوە کە جەنازەکەی محەممەدی دڵشوشە شتێکی گەورە بوو بەڵام لایەقی ئەو نەبوو هەمووانی لە ڕیزی پێشەوە دەڕۆشتن ئەو پیاوانە بوون کە دڵشوشە خۆشی نەدەویستن هاوڕەکانی باوشی بوون سیاست مەدارە چڵپنەکانی ئەو ساڵانە بوون کە ئەو دەیگوت لەسەر شانی ئەمە دانیشتون ئێمە هاوڕێ و ڕاستەقینەی ئەو دەبوایە شەو لە تەلەفزیۆنی چایخانەکانەوە تەماشای پرسەکە بکەن کە سەریاز زلەکەی لێدا من وەک هەڵهاتنی برایەکی بچووک لە بەردەستی هەڵهاتم لە حەشامەتی زۆری پرسەکەدا لە یەک ون بووین من لەسەر سیلەی کۆڵانێکدا وەستام و چاوەڕێم کرد تا تەعزیەکەران ڕابوردن ئەوەی منی تووڕە دەکرد ئەو کامێرانەی تەلەفزیۆن بوو کە چاردەوری مەیتەکەیاندا بوو دەمزانی شەوێ قسەبێژێکی درۆزن دەنگی خۆی گڕ و غەمگین دەکات و دەڵێت ئەمڕۆ بە کارەساتێکی دڵتەزێن محەممەدی سڵێمان حسێن ناسراو بە محەممەدی دڵشوشە کۆچی دوایی کرد شایانی باسە ناوبرا و کوڕی خەباژێڕی ناسراوی نەتەوەکەمان سڵێمان حسێنی کەرخەیە کە لە هەموو شۆڕشی نەتەوەکانماندا خۆی و خێزانەکەی ڕۆڵێکی بەرچاویان بینیوە. لێرەوە پرسە و سەرەخۆشی خۆمان بۆ بنەماڵەی جوانەمەرگ ڕادەگەیەنین و هیوادارین یەزدانی گەورە بە بەهەشتی بەرینی بسێربێ بسپێرێت و تڕۆهاتێکی گەورە بوو، درۆیەک بوو، لە پاتاڵی خالیس شەوێ کە من لە تەلەفزێندا شتەکانم بینی نەمتوانی نڕشێمەوە سریاسی یەکەم کە سلەکەی لێدام و بەچەی هێشتم زانیم پەشیمان دەبێتەوە ئەووا بوو شەڕەکانی ناو بازاڕیشی بەو چۆرە بوو هەر کاتێ تووڕە دەبوو دواتر پەشیمان دەبەوە هەمیشە بە پێکەنینە بەرزەکەی ئاشتی دەکردینەوە کە پێدەکەنی نەدەبوو لەگەڵیدا ئاشت نەبینەوە ئێوارە لە بوراق دانیشتم و چاوەڕێی هەواڵەکانم دەکرد بە خۆی و پێکەنینەکایەوە هات و هاوار و چایخانەکەی هەمووی گۆڕا سیر بوو بەلامەوە لە ڕۆژێکی وا غەمگیندا پێ بکەنێ بەیەمنی لە تەنیشتمەوە دانیشت بێەوەی سێرم کا گوتی باشت کردووە خۆت لە قوڕ و لیتەکەی بەیانی پاکردوەتەوە بە دەنگێکی ئارامتریش گوتی، باشت کرد نەشهاتیت بۆ پرسەکە، لە بری تەعزێ لە ئاهەنگی شووکردنی قەحبەیەک دەچێ. دەستی کردە ملم و گوتی، من و تۆ خۆمان پرسە بۆ محەمەدی دڵشووشە دانەنین بۆ ئەوەی بێباوەڕی و دوودڵی خۆم نیشان بدەم. دەمگوت گوێ بگرە سریاسی سبەح دەم، ئەی ئەوەی خۆت لە من بە باشتر دەزانیت، هەموو پێت دەڵێن پڕۆفیسۆری شەوە گواویەکان وەزیری عەرەبانەکان پاشای سەڵق دەزانم تۆ تۆ من بە شتێکی خراپ دەزانی دەزانم من خراپم بەڵام جێ بگرە فەیلەسوفی شەوە تاریکەکانمان محەممەدی دڵشوشە مردوو و تۆ پێ دەکەنی تۆوا خۆت نیشان دەدەی کەوە گەوەی هیچ نەبوو بێت سریاس یەکەم بە پێپکێنینی برایەکەوە زگی بە براکەی بسووتێ گوتی، تۆ دەزانی پێکەنینی من پەیوەندی بە ئازارەکانمەوە نییە، من دەزانم مردووەکان دوایی بیر دەکەنە و ئاوڕ دەدەنە و سیر دەکەن کێ خەفەتیان بۆ دەخوا، ڕۆژێ لە ڕۆژان من دەچم بۆ لای، بەڵام تۆ نایی، ئەو ڕۆژە دەردەکەوێ کاممان محەمەدی دڵ شووشەمان زیاتر خۆش دەوێ، ئەو کات بە باشی تێنەگەشتم دەڵێ چی؟ کۆمەڵێ ڕۆژنامەی لە سەر تەپڵەکی چایخانەکە دانابوو بە هێمنی چاکەی تێک دەدا، من ڕۆژنامەکانم هەڵگرت و گوتم، قسەکانی تۆ تڕۆهاتە، تۆ پیاوێکی دڕڕەقیت، من خۆم ناکەم بە مەلایکەت، بەڵام من مردنی محەمەدی دڵشوشەم، لە لای من کۆتایی هەموو دنیایە، یەعنی ئیتر هیچ. ئیتر من و تۆ ناتوانین لە خۆمان تێبگەین دەزانی ئەوەی من دەیڵێم سەخیفە دەزانم تۆ گاڵتەت لێ دێ تۆ کە خۆت بە فەیلسوفی دەستچێڕەکان و پەتاتە فرۆشەکان دەزانی دەزانم لە بەرەوەی ئەم جەریدە هیچ و پوچانە دەخوێنیتەوە و ئەو کوولەکە فرۆشە گەمژانە پێ دەڵەن مارشاڵ تۆ خۆت لە من پێ باشتر دەزانیت بەڵامی تر من و تۆ هیچ هیچ یعنی تا دەمرین نازانین چین ئیتر کێ یارمەتیمان دەدا؟ باینجەن فرۆشەکان یان شقارتە فرۆشەکان؟ ها مارشاڵی ڕۆژە گواوەکانمان پێم بڵێ ئیتر کێ یارمەتیمان دەدا؟ لە سەرەتاتا هەمیشە بە هێمنی گوێی دەگرت دواتر بڕیاری دەدا چی بکات بێەوەی چاکەی بخواتەوە. بەردەوام تێشی دەدا لەزەتێکی زۆری لەوە لەوە دەبینی کاتێکی درێژ پیاڵەکەی لەبەر دەستی خۆیدا بهێڵێتەوە و تەماشای بکە ئێساش کەبیل لە هێمنی زەردەخانە و توڕەبگانەکە توڕەبوونەکەی دەکەمەوە حەز دەکەم بە دەنگی بەرز بگرین بشێشم. بەسەری خۆمدا هەموو جارێ بە منی دەگوت سریاسی سبحدەم هەندێ سنوور هەیە نابێ بپڕێت من زۆربەی کات دەمگوت من میز دەکەم بەو سنوورانەدا هیچ سنوورێک نییە نابێ من بیبڕم ئەو ڕۆژە کەوام گوت بە سەررسامێەوە سەیری کردم و پێکەنی و گوتی دەزانم دەمێکە دەزانم من و تۆ لە یەکتر تێناگەین